بەرنامەی بگە بە کاروانی ساڵحان خۆری تەمەن وا خەریکە هێواش هێواش بەرەو ئاوابوون مل دەنێ تاکو شەوگار عبای ڕەشی بەسەر ڕووتاندا نەهێناوە و تارمایەکان نەبوونەتە هاو بەشی ڕێت وەرە و دەست خەباوەشی خۆر وەرە و تاوێ لەگەڵماندا خۆمان بە خۆشحاڵ دەزانین کەوا خی گەورە جارێکی تر دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە بەڕێزان و خۆشەویستان لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان گەیشتین بە بەشی سێمی کتێبەکە ساڵحان ڕەحمەتی خۆیان لێبێت لە نێوان چوار ترزدا ژیاون ئەو چوار ترسەش ترسان لە خوای پەروەردگار و ترسان لە هاتنی ڕۆژی قیامەت و ترسان لە ئاگری دۆزەخ و ترسان لە فەتواداندا بە پشتیوانی خودای گەورە ئەمڕۆکە باسی یەکەم ترستان بۆ دەکەین لە بەشی سێمی کتێبەکە ئەویش ترسان لە خوای پەروەردگارە لەلایەن ساڵحانەوە تەقوا واتە ترسان لە خوای بەدەسەڵات و خاوەنی هەموو کەون و کائینات ئەم ترسەیش ئەنجامێکی مسۆگەر و بەرهەمی سروشتی هەستکردنە بە باوەڕێکی قووڵ و پتەو کە پەیوەستمان دەکات بە چاودێری بەردەوامی خوای پەروەردگاری عەززەوەجەل و ترسان لە خەشم و قین و تووڕەبوون و سزاکانی هەڵپەکردن بۆ بەدەستهێنانی لێبوردنی جا لەم بارەیەوە وەک یەکێ لە ساڵحانی نەناسراو دەفەرموێت خۆ پاراستن لە سزای سەختی پەروەردگار بە کردەوەی جوان و ترسان لەخوا لە پەنهانی و ئاشکرادا قورآانەکەی خۆی ئەزەوەجل پڕیەتی لە باسکردنی تەقوا و هاندانی مسلمانان بۆ خۆڕازانەوە بەو سیفەتە گەورە و گرنگە و سەرەتا پێمان ڕادەگەێنێت کە تا بۆتان دەکرێت لە خواتسانی تەواو لە خۆتاندا بێن نەدی یکفر عنکم سیئاتکم ویغفر لکم والله ذو الفضل العظیم سوڕەی ئەنفال ئاەتی بیستونۆ واتە هەر کەسێک لە خوا بترسێت و نەوێرێت سەرپێچی بکات ئەوە خەڵاتی دەکات بە پێدانی شارەزایەتی نەوت و شەزاعی فرقان کە بەهۆی ئەو خەڵاتەوە ڕێگای ژیانی بۆ ڕۆشن دەقاتەوە و حەق و ناحەق لێک جیا دەکاتەوە و گوناه و تاوانەکانیشی بۆ دەپۆشێت و لە گوناهەکانیشی خۆش دەبێت چونکە خوا خاوەنی خەڵات و بەخششی زۆر گەورێ و تەنها لە خواترسانیش لەو خەڵاتە مەزنانە بەهرەمەندت دەکات برای ساڵحم ئایا حەز دەکەیت لەگەڵ کاروانی ساڵحاندا بکەویتە ڕێ ئایا حەز دەکەیت لە ناڕەحەتترین کاتەکاندا خوا بگاتە فریاد ویان دەرود لێ بکاتەوە ومن یتوکل علی اللە فهو حسبه سورەی الطلاق ئایەتی دوو سێ واتە هەر کەسێ لە خوای گەورە بترسێت و سنوورەکانی بپارێزێت و نیانشکێنێت ئەوە خوا لەسەر خۆی فەرزی کردووە کە هەردەم لە ناڕەحەتیەکاندا دەرووی لێ بکاتەوە و لە ژیان و گوزەرانیش بێخەمی بکات و بە جۆرێ ڕزق و ڕۆزی بۆ بنێرێت خۆی سەرسام بێت و هەر بە خەیاڵیشیدا نەهات بێت کەشتی وای دەست بکەوێت برای مسلمانم خشکی پۆشتم ئادەزانی بەهشتی خوا دەستکەوتنی خۆشیەکانی ڕۆژی قیامەت بۆ ئەو کەسانەیە کە لە دنیا ترسنۆکن بەڵام نە لە دروستکراوەکان بەڵکو ترسان لە بدیهێنەری بوونەوەر خۆیان بۆمان باس دەکەن و دەڵێن ئەم خۆشی و ناز و نیعمەتە زۆرەی بە ئێمە بەخشراوە بەهۆی ئەوەوەیە کە لە دنیا خەریک بوو لە پەروەردگار دەتۆقین و نەمان دەوێرا گوناه بکەین نەخۆمان و نەماڵ و منداڵەکانمان هەروەکو دەفەرمونون لەسەر زاری ئەوان خی گەورە لە قورآن تۆماری کردووە و و خوا بەم زەخامەتە ڕێزی لێناون لە وەڵامدا ئەوانیش دەیانوت ئێمە کاتی خۆی لە دنیادا و لەناو ماڵ و منداڵی خۆماندا زۆر دەتەساین لە خوای گەورە و ناڕەحەتی و نەهامەتیەکانی ڕۆژی قیامەت و سزای سەختی خوا لە ناو ئاگری جەهنەمدا و ئەو بوو خی گەورەش ئەمانەتی پێداین و دڵنیای کردین لەوەی کە کەمترین ناڕەحەتی ناهێنمە ڕێگاتان و لە سزای پڕ لە ئێش و ئازار بە دووری خستین و چونکە کاتی خۆی لە دونیا زۆر هاوارمان تێ دەکرد و ئەویش سەرداری چاکەکارەی و بەزەییە پێغەمبەری پێشەوامان صلی الله عليه وسلم زۆر ترساوە لە خوا چونکە زۆر شتی دەربارەی خوا و سزا سەختیەکانی زانیوە کە ئێمە یەک لە سەدیشان نازانین بۆی بە شەو خەوی لێ نەدەکەوت و شەو نوێژی دەکرد و بە ڕۆژیش بە ڕۆژوو دەبوو با پێکەوە گوێ بگرین بۆ ئەنەس خوا لێی ڕازی بێ، کە دەربارەی وتارێکی کاریگەری پێغەمبەرمان صلی اللە علیه وسلم ڕیوایەتێکی هەیە کە جێگای تێڕامان و ترسناک و ترسنۆکیە. ئەنەسی کوڕی مالیک ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ، خزمەتکارە دڵسۆزەکەی پێغەمبەرمان صلی اللە علیه وسلم دەفەرمێت، جارێکیان گوێم لێ بوو پێغەمبەری خوا صلی الله علیه وسلم وتارێکی بۆ دەداین کە وتاری وا کاریگەرم نەبیست بوو تایدا دەیفەرموو ئەگەر بتان زانیایە ئەو شتانەی من دەیزانم و بە من پیشان دراوە زۆر کەم پێکەنینتان دەهات و زۆر زۆر دەگریان و لەم کاتەدا هاوڵەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم هەموو سەریان داپۆشیبوو یان سەریان داخستبوو، لە ژێرەوە پڕمەی گریانیان دەهات. هەردەم سەردارەکەمان، صلی اللە علیه و سلم، داوای لە خوای گەورە دەکرد لە دوعاکانیدا کە تەقوای پێ ببەخشێت و بیخاتە ڕێزی لە خواترسان و بە پلەی دووەم هێناویەتی لە دوای هیدایەت و ڕێنمونی کردن واتە، هەموو خوشک و برایەک پاش موسڵمان بوون یان گەڕانەوەی بۆ لای ئیسلام لە دوای سەرگەردانی و ڕێهەڵەکردن دەبێت هەوڵدات تەقوا و لە خواترسان لە خۆی بێنێتە دی هەروەکو دەفەرموێت عبدوڵای کوڕی مەسعود خوا لێ ڕازی بێت کە یەکێکە لە عبدوڵا مەزنەکانی ئیسلام دەفەرموێت پێغەمبەر صلی الله علیه وسلم هەردەم دەیفەرموو ئەی پەروەردگارم من داوای ڕێنمونی و تەقوا و پاکداوێنی و دەوڵەمەندیت لێ دەکەم ئەگەر خەریکی هەر شتێک بوویت لە دنیا و ئەو کارە دوو ڕووی هەبوو نەتدەزانی کام ڕۆی چاکە و پێویستە بیکەیت پێغەمبەر نازدارەکەت سەڵ الله عليه وسلم ڕێگایەکی جوان و ناوازەی بۆ داناویت و بیگرە بەر تاوەکو خوای گەورە لێت ڕازی بێ. عەدی خوا لێ ڕازی بێت کە هاوەڵێکی دڵسۆزی پێغەمبەر بووە صلی اللە علیه وسلم و کوڕی حاتەمی تەیی بووە، پیاوە ماڵ بەخشەکەی سەردەمی پێش ئیسلام دەفەرموێت، لە پێغەمبەری خوام بیست صلی اللە علیه وسلم دەیفەرموو، ئەگەر سوێندتان لەسەر شتێک خوارد ویستان بیکەن، بەڵام بۆتان دەرکەوت لە خواترسان و تەقوا لەوەدایە پێچەوانەکەی بکەیت، خێرا ئەوەیان بکە کە لە تەقوای خواوە نزیکترە، ئەوەی پێشتر کە خۆت دەتویست بیکەیت وازی لێ بێنە. تەقوا واتە ناوێریت حەرام بخۆیت، حەرام بڵێیت، حەرام بکەیت، حەرام ببیستیت، سنوورشکێنی بکەیت، هەموو ئەمانە لە ترسی خوای گەورە و بەس، لە هەموو سەردەم و حاڵەت و بوارێکدا بەم چەشنە بیت، وەک پێغەمبەری سەرمەشقمان پێمان دەفەرموێت، لە هەر کوێ هەیت و هەر چۆنێ هەیت لە خوا بترسە و، واتە لەناو خەڵکی دایت یان بە تەنهایت، حەڕام زۆر و حەڵاڵ کەم بێت، کوفر باڵادەست بێت و ئیسلام زەلیل بێ و لە کار و پیشەت دەرت بکەن یان دادمەزرێنن بە ملکەچی نەبێت بۆ دوور لە خوایان تۆ هەر لە خوا بترسە و ڕاوەستاو بە ئەگەر جارێک لە جاران لە کاروانی ساڵحان لاتدا بەسەر تۆدا لە ڕێگەیەک و گوناهێکت لێ دەرچوو خێرا تەوبەی لێ بکە و پەشیمان بەرەوە و نیشانەیەکیش لەسەر ڕاستی پەشیمانەکەت پیشانی پەروەردگار بدە و چاکەیەک بکە وەک دوور کات نوێژ یان یەک ڕۆژ بە ڕۆژوو یان پارێک بدە بە هەژارێک یان سۆڕەتێک لە قورآن دەور بکەرەوە یان سیلێکی ڕەحمی پچرا و پەیوەست بکەرەوە ئەو کاتە گوناهەکەت دەسڕێتەوە و لە ناو مردمیشدا بە ڕەوشی بەرز تێکەڵی خەڵکی بە وبەی کوڕی کەعب خوالی ڕازی بێت جوانترین پێناسەی کردووە بۆ تەقوا کە تا ئەمڕۆ پێناسەیەکی وا جوانم نەخوێندوێتەوە و گوێبیست نەبوومە. ئوبەی خوا لێی ڕازی بێت دەیەوێت بە نموونەیەکی تەمسیلی زۆر جوان عومەر و هەموو لایەکمان لە ڕاستی تەقوا تێبگەیەنێت بەم جۆرە پێناسەی کرد کاتێک عومەری کوڕی خەتاب دووەم کەسایەتی مەزنی ئیسلام لە دوای پێغەمبەرمان، صلی اللە علیه وسلم، جارێکیان پرسیاری کرد لە هاوەڵە شارەزا و خوێندەوارەکەی پێغەمبەر صلی اللە علیه وسلم، ئوبەی کوڕی کەعب، پێی وت تەقوا چییە؟ ئوبەیش لە وەڵامدا پێی وت ئایا بە شوێنێکی دڕکاویدا تێپەڕ بوویت؟ فەرمووی بەڵێ. ئەویش فەرمووی چیت کردووە لەو کاتەدا؟ فەرمووی خۆم هەڵکردووە و پێم پاراستووە، فەرمووی دەی ئەوە تەقوایە، بەڕاستی گوناه درک و داڵی رێگایە و لە خواترسانیش ئەوەیە خۆت هەڵکەیت و هەوڵبدەیت خۆتیان لێ بپارێزیت، چاوت لە نەزەر، دەمت لە درۆ، سکت لە پاڕووی حەڕام و گوێت لە بیستنی غەیبەت و گۆرانی حەڕام بپارێزیت. ئەوە تەقوایە، خۆ تەقوا ئەوە نیە بترسی لە خوا و بەناوبردنی زراوت بتۆقێ، بەڵکو باوەڕدارانی ڕاستەقینە خوایان خۆش دەوێت و حەز بە بیستنی ناویشی دەکەن. سەید قوتب لە کونجی زیندانەکانی فەرمانڕەوایانی دوور لە خوادا بە تەنیایی دەژیا و لەوێ تەفسیرێکی ناوازەی هەموو قورئانی پێشکەش کردین و لە ڕاڤەکردنی ئەو دڕکوداڵەی کە ئوبەی بە عومەری فەرموو باسی کردووە و شتێکی جوان دەفەرمێت و دەڵێت ئەوە ئەو پەڕیمانای تەخوایە هەستێکی ویژدانی هەستناسکی ترسانی بەردەوام و ئاگا لە خۆبوونی هەمیشەی و خۆپاراستن لە درک و داڵەکانی ڕێگا ڕێگاکانی ژیان کە دڕکی شەهوەت و ئارەزوو پەرستی و درکی چاوچنۆچی و هەڵپە هەڵپ و دڕکی ترسنۆچی و دڵەڕاوکێ و دڕکی ئومێدی درۆینە بە کەسانێک کە ئومێدی چاکیان لێ ناکرێت ترسی دوێینە لە کەسانێک کە قازانج و زیان بەدەست ئەوان نییە و دەیان و سەدان دەرکی تریش ئایا بۆ سەیران و گەشت و گوزار سوود بۆ کەژ و کۆسار و یان بۆ ڕێواز و کەنگرکردن و شوانت دیوە لە لای ڕانەکەی بێت دەیەم جارە شوانەکان وانەی تەقوا و لە خواترسانمان فێر دەکەن با پێکەوە لەگەڵ عمەری کوڕی خەتابدا بچین بۆ گەشتێک عبدوڵای کوڕی دینار دەڵێت بە هاوڵی عمەری کوڕی خەتاب لە مدینە دەرچوین بەرەو شاری مەکە و لە ڕێگا شەومان بەسەر هات و لە جێیەک لاماندا و لە کێوەکەوە شوانێک بە مەڕەکانیەوە بەرەو لامان هات و جا عمر پێی فەرموو مەڕێکمان لە مەڕەکانت پێ بفرۆشە ئەی برای شوان شوانەکەش لە وەڵام داوتی من خاوەنیان نیم و منیش بەندەی کەسانی ترم و عمەریش خاڵی ڕازی بێ وەک تاقیکردنەوەی باوەڕەکەی پێوت بمان دەرێ و پاشان بە گەورەکەت بڵێ گورگ خواردی شوانەکەی ژووتی ئەی خوا لە کوێە ئەم وەڵامە دەریایەک بوو لە تەقوا، بۆیە عومەر خۆی پێ نەگیرا و دەستی کرد بە گریان و پاشان گەورەکەی دۆزیەوە و لێی کڕیەوە و ئازادی کرد و پێشی فەرموو، ئەم وشەیە لە دونیا ڕزگاری کردی لە کۆیلایەتی و تکاشم وایە لە ڕۆژی قیامەتیشدا فریات بکەوێت و لە ئاگر بتپارێزێت. خۆشبەختی بۆ ئەو کەسانەی کە لە ڕۆژی قیامەتدا لەگەڵ پێغەمبەردان و لە ڕیزەکەی ئەودا دەوەستن. دەی ئایا زانیوتە تەنها لە خوا ترسی و متەقیەکانن ئەو کەسانە؟ دە سەیری ئەم ڕووداوە غەمناکە بکە و هەنگاوەکانتی پێ خێرا بکە بەرەو کاروانە مبارەکەی ساڵحان خالیان ڕازی بێ. عاصمی کوڕی حەمید لە معاذی کوڕی جەبەلەوە دەگێڕێتەوە کە کاتێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ناردی بۆ ناو خەڵکی یەمەن تا بانگەوازی ئیسلامیان لە ناودا بڵاو کاتەوە و کاتێ ڕەوانەی کرد معاذ بە سواری وڵاخەخەیە بوو پێغەمبەری سەروەرمان پیادە بوو لە تەنیشتیەوە دەڕۆیشت هەر ئامۆژگاری چاکەی دەکرد کاتێ لێبیەوە لە قسەکانی و پێی فەرمو معاذ لەوانێ دوای ئەم ساڵ من نەبینیتەوە لەوانێ بدەیت بەلای مزگەوتەکەمدا و بەلای قەبرەکەمدا تێپەڕیت معاد دڵی پڕ بوو دەستی کرد بە گریان لەبەر پچڕانی لە پێغەمبەری خوا و وەفاتی خۆشەویستەکەی صلی الله عليه وسلم پاشان سەرداری ئومەت صلی الله عليه وسلم لای کردەوە بەلای شاری مەدینەدا و فەرمووی شایەنترین کەس بە من لە خواترسەکانن هەر کەس بن و لە هەر کوێ بن ئەتوانین لە یونسی ئاڵتونیچیەوە وانەیەکی گرنگی تەقوا و لە خواترسان فێر ببین و بیکەینە توێشوی کاروانەکە و لەوانەیە ساڵحان ببینن پێمانەوە لە ڕیزەکانی خۆیاندا ناونوسمان بکەن بەڵام لە تەماح و کڕین و فرۆشتندا تەقوا پیاوی خۆی دەوێت وەک یونسی ئاڵتونی بێت یونسی کوڕی عوبەید ڕەحمەتی خوای لێبێ ئاڵتونچی بوو بە نرخی خشلەکانی جۆراوجۆر بوو هەیبوو بە چوارسەد درهم و هەشی بوو بە دوو سەد درهەم و جارێک دەڕوات بۆ نوێژی کۆمەڵ و برازاکەی لەسەر دوکانەکەی دانا و ئەعرابیەک هات و داوای خشلێکی چوار سەد درهەمی کرد و بەڵام کوڕەکەی خشلێکی دوو سەد درهەمی پێدا و ئەویش ڕازی بوو و کڕی بە چوار سەد درهەم کابرای دەشتەشی ڕۆیشت و ئاڵتونەکەی بەدەستەوە بوو یونس لە مزگەوت گەڕایەوە و خشلەکەی بەدەستیوە ناسیەوە بۆیە لێی پرسی ئەم خشلەت بەچەند کڕیوە وتی بە چوارسەد درهەم یونس وتی ئەوە دوو سەد زیاتر ناکات بیگێڕەوە بۆ دوکانەکە، کابرا وتی من خۆم پێی ڕازیم و لە وڵاتی خۆمان پێنج سەد درهەم دەکات. یونس پێی دەڵێ وەرە لەگەڵمدا، لە ئیسلامدا قسەی خێر لە دونیا و لەوەشی تیایدایە باشترە، و لەگەڵ خۆیدا بردیەوە بۆ دوکانەکە و دوو سەد درهەمەکەی پێدایەوە و سەرزەنشتی برازاکەشی کرد و پێی وت، ئەوە شەرمت نەکرد، ئەی لە خوا نەترسایت، دەتەیە دوو قات زیاد بسەنیت و قسەی خێر بۆ موسڵمانان نەکەیت؟ ئەویش وتی، سوێند بە خوا! خۆی پێی خۆش بوو، وتی، خۆزگە ئەوەی بۆ خۆت پێ ڕازیت و بۆ ئەویش پێت خۆش بوایە. حەسەنی کوڕی عەلی کوڕی ئەبو تالیب خوا لێی ڕازی بێ، زۆر لە خوا ترس بووە و هەر کاتێ دەستنوێژی گرتبێ ڕەنجی گۆڕاوە، چونکە چاک زانیویەتی بۆ مواجەهەی کێ دەچێت، ئەوەش وانەیەکی گەورە، ساڵحێکی پێشینەی ئەم ئوممەتە مەزنەیە، بزانین خۆی چۆن وەڵام دەداتەوە. ئەمیری باوەڕداران حەسەنی کوڕی عەلی و کچەزای پێغەمبەری سەردارمان صلی الله علیه وسلم هەر جارێ دەستنوێژی دەگرت ڕەنجی هەڵدەبدرچکا و تێک دەچوو بە جۆرێ دەوروبەری هەستیان پێدەکرد و لە هۆکارەکەی پرسیاریان لێ دەکرد ئەویش لە وەڵامدا دەیفەرموو هەر کەسێک بیەوێت بچێتە خزمەت خاوەنی عەڕش جل لە جەلالوه شانی ئەوەیە ئاسایی نەبێت و ڕەنجی تێک بچێت برای بەرپرس ئیتر سەرۆک کۆماری یان سەرۆک وەزیرانی یان وەزیری یان ئەندام پەرلەمانی یان بەڕێوبەری فەرمانگەیەکی یان سەرۆک بەشی یان هەر فەرمانبەر یان هەر کارکرێکارێکی لەم نیعممەتە گەورەیە خۆت بێبەش مەکە و دڵ و دەروونت ئاو بدە بە لە خواترسان، ئەگەر وانەکەیت ڕێز لە ژێر دەستەکانت ناگریت و ستەمیان لێ دەکەیت و مافیان دەخۆیت و خۆت بە زلتر دەزانیت لە هەموان. دەی با گوێ بگرین بۆ شازادە فاتیمەی کچی عەبدولمەلیک بزانین چۆن باسی ئەمیری باوەڕدارانی هاوسەری دەکات کاتێ ساڵحان دەربارەی عومەر پرسیاریان لێکرد فاتیمەی کزی عەبدولمەلیک ڕەحمەتی خوای لێ بێ دەربارەی عومەری کوڕی عەبدولعەزیزی هاوسەری دەدوێت و دەڵێت، سوێند بە خوا لە هەمووان زیاتر نوێژ و ڕۆژووی نەبووە، بەڵام وەڵڵاهی نەمدیوە هیچ کەسێک بە وێنەی عومەر لە خوا ترس بێت. لە ناو جێگەدا خوای بیر دەکەوتەوە، لە ناو جێگەکەی ڕادەپەڕێ، وەک چۆڵەکە باڵەتەپەی پێ دەکەوت لە ترسی پەروەردگار، تا دەمانوت سبەینێ ڕۆژ دەبێتەوە و بێ خەلیفە دەبین، واتە دەمرێت. هەر ئەم عومەرە مەزنە ڕەحمەتی خوای لێبێ ئەوەندە لە خوا ترساوە هەر ڕووداوێکی سروشتی ڕووی بدا لەرزی لێدەهات و دەیوت ئەمە خەشم و قین و تووڕەبوونی پەروەردگارە لە بەندەکانی و نامەیشی دەنات بۆ هەموو سەرۆک هەرێمەکانی وڵاتێ گرتوەکانی ئیسلام و پێی دەوتن چیتان لە دەستدێ خێر بکەن خوا قینی هەڵساوە زەمین لەرزەیەک لە وڵاتی شام ڕوویدا، لەو بارەیەوە نامەی نووسیبوو هەموو هەرێمەکانی و فەرمانی پێدان کە لە ڕۆژی ئەوەندەی مانگی ئەوەندەدا هەموو لە ماڵ دەربچن و هەر یەکەش لەوەی هەیەتی لێی ببەخشێت. ئەمە باوکێکی دڵسۆزە و پەروەردەی دەستی هاوەڵانە و کوڕی عومەری کوڕی خەتتابە و یەکێکە لە عەبدوڵڵا مەزنەکانی ئیسلام و وانەیەکی مەزن پێشکەشی کوڕەکەی و هەموو ئێمەش دەکات، کە بەنیازین شوێنپێی کاروانی موباڕەکی ساڵحان بگرینە بەر و خۆی بە لەخواترسان نازانێت، کە بێگومان یەکێک بووە لەو کاروانە موبارەکە. هیشامی کوڕی یەحیای غەسانی دەڵێ سواڵکەڕێک هات بۆ لای عەبدوڵای کوڕی عومەر داوای خێری لێکرد و ئەویش بە کوڕەکەی وت دینارێکی بۆ بەرە و پاش ئەوەی کابرا ڕۆیشت و وتی بە باوکی خوا قەبوڵی کات لێت عەبدوڵڵا فەرمووی، ئەگەر دەمزانی خوا یەک سوژدە یان خێرکردنی یەک درهەمی لێ وەرگرتووم، ئەوە خۆشترین نادیار لە لای من مردن دەبوو. بەڵام کوڕی خۆم، ئایا ئەزانی لە کێی وەردەگرێت؟ تەنها لە تەقوادارانن، ئەوانەی کە کردەوەکانیان لێ وەردەگیرێ و بەس. هەر تەقوا و لە خواترسانەوە لە مرۆڤ دەکات کە سروشتی وا ڕابهێنێ کە گە شتێکی حەڵاڵیشی برد بۆ دەمی هەڵوەستەیەک دەکات و بەخۆی دەڵێ ئایا ئەمە بە تەواوی حەڵاڵە ئەگەر گومانیشی تێدا دروست ببێت نایخوات و نەیخواتەوە و دەڵێ نەوەک حەڕام بێت ئەموانێش لە حەسەنی بەسری گەورە ساڵحەکەی ئیسلام پێشکەشمانی دەکات و دەفەرموێت، بەردەوام تەقوا کاری کردووە بە تەقواداران کە واز لە زۆر شتی حەڵاڵ دێنن لە ترسی ئەوەی نەبادا حەڕام بێ. زانایەکی ساڵحی تری ئیسلام ناوی مەیموونی کوڕی مەهڕانە و پێمان دەڵێ، لە خواترسی ڕاستەقینە ئەوەندە ڕەقە لەگەڵ نەفسی خۆیدا لەسەر بچووکترین شت لێپرسینەوە و لێپرچینەوەی لەگەڵدا دەکات و تەشبیهی دەکات بە شەریکێکی چروک و ڕەزی کە لە بچووکترین شتدا لێپرسینەوەی لەگەڵ شەریکەکەی دەکات مەمونی کوڕی مەهران ڕەحمەتی خوای لێبێ دەڵێ لە خواترس بە جۆرێکی وا وردەکاری لێپرسینەوە لەگەڵ دڵ و دەرونی خۆیدا دەکات وەک شەریکێکی چروک و بەخیل چۆن لەسەر یەک فلس لێپرسینەوەی لەگەڵ شەریکەکەی خۆیدا دەکات ئێمە ئەگەر هاوار بکەینە خوای گەورە ئیتر وا دەزانین هیچمان نهێشتۆتەوە بەڵام ساڵحان هاواریان کردوتە خوا بەڵام جاری وا هەبووە نیان وێراوە هاواری تێ بکەن لە ترسی ئەوەی نەوەک جوابیان نەداتەوە و بەڵێ نەخێر بانگم مەکە تۆم ناوێ و دڵسۆز نیت پەنا بەخوا عەبدوڵای کوڕی جەلا دەڵێ لە ناوچەی زولحولەیفە بووم نیازی حەجکردنم هەبوو خەڵکیش خەریکی پۆشینی بەرگی ئیحرام بوون، گەنجێکم بینی خەریکی پۆشینی ئیحرام بوو، من سەیرم دەکرد دەیوت، ئەی پەروەردگارم ئەمەوێت بڵێم لبیک اللهم لبیک واتە ئەوە هاتم بەدەمتەوە پەروەردگارم وا هاتم بەدەمتەوە ئەترسم تۆش لە وەڵام دەبڵێ لا لە بیکەوە لا سعدەیک واتە بەڵام نەدێم بەدەمتەوە و نەبەختەوەریتم دەوێت برا و خوشکی موسڵمانم، ئایا بیرت لەوە کردۆتەوە بە چ ڕوویەکەوە دەگەڕێیتەوە بۆ لای خوا لە کاتێکدا ئەو هەموو گوناه و سەرپێچی و کەمتەرخەمیانەت لە ژیاندا ئەنجام داوە بۆیە باش وایە بڵیت خوایە گیان وام لێ بکە ڕووم بێت بمرم و بێمە بەردەستت ئەمەش نە ساڵحەکەیە و لەم بارەیە وانەیەکی ناوازەمان پێ دەبەخشێت و ئەحمەدی کوڕی ئەبی حەواری دەڵێ بە دایکی هاڕوونم وت ڕەحمەتی خوای لێ بێ حەز لە مردن دەکەیت؟ ئەویش لە وەڵامدا وتی نەخێر. دەڵێم وتم بۆچی حەز ناکەیت؟ وتی کوڕی خۆم! من ئەگەر سەرپێچی ئادەمیزادێکم کردبێت حەز ناکەم ڕووبەڕووی ببمەوە، چزای حەز بکەم بگەڕێمەوە بۆلای خوا کە سەرپێچی زۆرم کردووە لەخوا ترسەکان خۆیان لە سەرپێچیکردنی خوا دەپارێزن لە قەرەباڵغی و لە پەنهانیدا وەک ئەو کەسەوان کە دەیەوێت شتێک بدزێت کە سەر هەڵدەبڕێت دەبینێت لە هەموو لایەکەوە کامێری چاودێری دانراوە و سەیری دەکەن ئایا لەو کاتەدا چی دەکات بێگومان دەست لە تاوانەکەی هەڵدەگرێت سەیری ئەم خۆشکە ساڵی حەبکەن چۆن لە چاودێری خوا دەترسێ. عەتەبی دەڵێ، پیاوێک لە زێیەکی چۆڵدا دەگات بە ژنێکی دەشتەکی و داوای کاری بەدڕەوشتی لێ دەکات. ئەو خوشکەیش لە وەڵامدا دەڵێ، دایک ڕۆڵە ڕۆڵت بۆ بکات، ئایا کەڕەم و ڕێزت بەرگریت لێ ناکەن لەم کارە، یان ئیسلامەتیت بەرگریت لێ ناکات؟ ئەویش وتی، سوێند بە خوا، جگە لە ئەستێرەکانی ئاسمان کەس نامان بینێت. ئافرەتەکەش وتی، ئەی ڕاگیرکەری ئەو ئەستێرانە لە کوێیە؟ کابرا سەری داخست و ڕۆیی، خوشک و برایانم، توخوا با تەقوا و لە خوا ترسان لە ناو دڵماندا دروست بکەین، چونکە زۆر سروشتییە، کە لەوێ دەست دەکات بە نەشتەرگەری و ئارەزوو پەرستی و دنیاچیەتی و ڕق و کینە و حەسوودی دەکات و ئەو وەڕەمل سەرەتاییانە دەسووتێنێ و ئیبڕاهیمی کوڕی شەیبان ئەم ڕاستیەمان لە دێڕێکی کورتدا بۆ دەردەخات. ئەبوبەکری ڕازی زانا مەزنەکەی ئیسلام دەڵێ، لە ئیبڕاهیمی کوڕی شەیبانم بیست کە دەیفەرموو، هەر کاتێ ترسی خوا لە ناو دڵماندا ڕیشی داکوتا، شوێنی ئارەزوو پەرستی دەسوتێنێ و دنیا پەرستی ئەفڕێنێ و زمانیش داڵ دەکات لە باس کردنی شتی دنیایی. حەز دەکەیت بزانی کێ لە خوا ترسە و تەقوای لە ناو دڵدا هەیە؟ دەی عەبدوڵڵای کوڕی زوبێر ڕەحمەتی خوای لێ بێت، جوابی ئەم پرسیارەت دەداتەوە و نیشانەکانیت بۆ ڕۆشن دەکاتەوە، وەهیبی کوڕی کەسال دەڵێ، عەبدوڵڵای کوڕی زوبێر ڕەحمەتی خوای لێ بێ نامەیەکی ئامۆژگاری بۆ نووسیم و تیایدا فەرمووی، لە پاشاندا واتە لە پاش سەلام و سەڵاتی خوای پەروەردگار و پێغەمبەر لە خواترسەکان چەند نیشانەیەکیان هەیە کە پێی ناسراون و لە خۆیان باشتر دەناسرێین پێیان، یەکەم، بە سەبر و ئارامن لەسەر نەهامەتی و بەڵا و موسیبەت، دووەم ڕازیم بە قەزا و قەدەری خوایی، سێم هەردەم سوپاسگوزاری خوان لەسەر نیعمەت و بەخششەکانی، چوارەم سەرکزن لە بەردەم حوکم و فەرمانی قورئانی کەریمدا. ئەی برای کاروانسەرام و ئەی خوشکی کاروانسەرایانم، ئەگەر بمانەوێت بچینە ناو کاروانەکەوە و لە قیامەتیشدا لە ئەهلی بەهەشت بین، ئەوا دەبێت دڵت پڕ بێت لە ترس و خەفەت، خەفەت لەوەی نەوەک نەچیتە بەهەشت، خەفەت لەوەی کە چاکەت لێ وەرنەگیرێت، خەفەت لەوەی کەوا ئیخڵاست نەبووبێت، خەفەت لەوەی کەوا سوء الخاتمە بین، چونکە بەهەشتیەکان سوپاسی خوا دەکەن کە خەفەتیان نەماوە. بەکیر دەڵێ، ئیبڕاهیم فەرموویەتی، شایانە ئەو کەسەی کە دڵی خەفەتبار نیە بۆ خوا و دواڕۆژی خۆی لە قیامەتدا کە لەوە بترسێت ئەهلی بەهەشت نەبێت چونکە بەهەشتیەکان لە بەهەشتدا دەڵێن سوپاس بۆ ئەو خوایە ترس و دڵەڕاوکێی لە دڵەکانماندا لابرد و نەیهێشت سێ جۆر لە خواترسان هەیە کە جۆری سێمیان تەنها لە ساڵحان بەدی دەکرێت و بەس بابزانین ئەو سێ جۆرەی کە گەورە ساڵحی ئومەت لە بەغدا چۆن باسی لێوە دەکات عەبدولڕەحمانی سەلەمی لە پیاو ساڵحی مەزنی شاری بەغداد، سەر ڕی سەقەتی ڕەحمەتی خوای لێ بێت دەگێڕێتەوە کە فەرموویەتی، سێ جۆر ترسان لە خوای گەورە هەیە، یەکەم ترسێکە لە ئیسلامدا بە گشتی هەموو موسڵمانان هەیانە و دەزانن کە پێویستە لە خوا بترسێیت، دووەم ترسێ کاتییە و لە کاتی قورئان خوێندن و چیڕۆکی کاریگەردا دڵی نەرم دەبێت و دەترسێت لە پەروەردگار. سێم ترسێکی بێزارە و دڵەڕاوکێیەتی و خەریکە دڵ و گیانی لەناو دەبات و خەو و خۆراکی لێ هەڵدەگرێت و ئەم ترسەیشی هەمیشەییە و لە کۆڵی نابێتەوە تا دڵنیای دەکەن لەوەی لێی دەترسێت ئایا ئەزانی لە خوا ترسان و تەقوا ئەگەر لەناو دڵدا هەبوو جێگەی عەقڵ و ژیری دەگرێتەوە و کەسەکە دەباتە ڕیزی عاقڵمەندان و چاک لەناو کڕۆکی دونیا تێدەگات ئەمەش خوشکێکی موسڵمانی لادێیی ئەم وانەیەمان تێدەگەیەنێت، عەبدولڕەحمانی قوڕەیشی لە پیاوێکی بەنی سەعلەبەوە دەگێڕێتەوە دەڵێ، ئافرەتێکی خەڵکی بیابانشینم بینی ئامۆژگاری کوڕەکەی دەکرد، کە نیازی سەفەرێکی هەبوو پێی وت، کوڕی خۆم، وەسیەتت پێ دەکەم بە تەقوای خوا، چونکە کەمێ تەقوای خوات هەبێت لە زۆرێک لە عەقڵ و ژیری باشترە، جا برای موسوڵمانم، خوشکی مسوڵمانم خوا زۆر لاوا شایەنترە کە ئێستا لێی دەترسیت ئەم ترسەمان زۆر کەمە و ناتوانێ بمان باتە ڕیزی ساڵحانەوە بەڵکو هەر عەیبە بچینە ناو کاروانەکەیانەوە کوڕە خوا زۆر لەوە گەورەترە و دەبێت زۆر زیاتر لێی بترسین براکەم خۆ هەڕەشەی زۆر گەورەمان لێ دەکات بۆ ئەو ڕۆژەی دەچینەوە بەردەستی بۆ مەخەڵەتێک کە لێرە بێگوێیی خوا دەکەیت و بێدەنگە لە ئاست و ناتکات بە بەراز و سەگ هەڵی دەگرێ بۆ ڕۆژی خۆی، سەیری پیاو ساڵحی ئوممەتەکەت بکە، حەسەنی کوڕی ساڵح، بزانە چۆن هەڕەشەکانی پەروەردگار ئەیهەژێنێ و ئەیگریێنێ و ئەیترسێنێ، ئەحمەدی کوڕی یەحیای سوڵی دەڵێ، جەعفەری کوڕی محەممەدی کوڕی عەبدوڵڵا دەیوت، لە باپیرمم بیستووە، عەبدوڵڵای کوڕی مووسا کە دەیوت، ڕۆژێ قورئانم دەخوێند بەسەر عەلی کوڕی ساڵحدا، کە لەو کاتەدا حەسەنی کوڕی ساڵحی برایشی لەوێ بوو، گەیشتمە ئەو ئایەتەی کە دەفەرموێ، فلا تجعلوا علیهم، واتە پەلەم لێ مەکە بۆیان ڕۆژی خۆیان دێ ئەزانم چیان لێ دەکەم بە بیستنی و ئاتە حەسەن کەوتە سەر زەوی و وەک گادەی بۆ ڕاند و دەگریا و لە هۆش خۆی چوو تاو بوو عالی کوڕی ساڵحی برای هەستا و دەم و چاوی سڕی و ئاوی پرژان لێ و پاڵی دایەوە بە دیوارەکەوە ئاخر خوشک و برایانی جێگری ساڵح و ساڵیحم چۆن وانەبێت حەسەن ئەی لە ئاەتێکی تردا خی رب العالمین ئاگادارمان ناکاتەوە لە ترسانی و خەشم و قینی خۆی وەک پادشایەک کە خەڵکی ئاگادار بکاتەوە لە زەبر و زەنگی خۆی بۆ سەرپێچیکارانی فەرمانەکانی وەلیلهی مەثل الأعلى خوای پەروەردگار دەفەرمێ ويحذركم الله نفسه وإلى الله المصير واتە خی عەزەوەجل لە تووڕەبوون و خەشم و قینی خۆی و سزا سەخت و سوتێنەرەکانی ڕۆژی قیامەت و دابەزاندنی بەڵا و موسیبەت بۆ سەرپێچی کارانی لە دنیایشدا ئاگادارمان دەکاتەوە و دەمانترسێنێت ئەمەش خۆشەویستیەکی تری خوایە بۆ بەندەکانی و وەک چۆن مامۆستای قوتابیەکانی خۆی خۆش دەوێت و پێیان دەڵێت ئاگادار بن ئاگادار بن پرسیارەکانم قورسە سعی زۆر بکەن و فلان بابەت و فلان بابەت زۆر بخوێندنەوە چونکە زۆر گرنگن سبحان الله ترسان لە خوای گەورە معجزە دروست دەکات غیرەت و جوامێری لە مسلماناندا دروست دەکات ئەگەر دڵی یەکلا بکاتەوە بۆ خوا و تەنها و تەنها ترسی ئەوی تێدا بێت بێگومان لە هیچ شتێکی تر ناترسێت و بە زۆری و پڕ چەکی سوپای کافران میسقالە زەڕێک ترس نەچوەتە دڵی دە سەیری ئەم نمونەیە بکە و ئەو جا مەپرسە مسلمانان چۆن چاری ئیمپڕاتۆریەتی فارس و ڕۆم و هند و چینیان کردووە زەیدی کوڕی وەهب دەڵێ لە غەزادا بووین زۆر ترسناک بوو دامان بەلای کوونێکدا لەناو جەرگەی جەنگەکەدا بوو دەبینین پیاوێک لی خەوتووە لە پاڵ ئەسپەکەیدا و ڕۆیشتینە سەری و پێمان وت ئەوە چیتە براگیان ترسابوون بریندار بیت یان نەخۆش وتی بۆچی من چیمە وتیان لەم گەرمەی جەنگەدا بەبێ خەم خەوتویت و ناترسیت ئایامە کاتی خەوە ئەویش لە وەڵامدا وتی من شەرم دەکەم لە پەروەردگارم کە بزانێت لە شتێکی دەترسم جگەل لە خۆی ئەمەش خەلیفە ساڵحە چاکسازەکەی ئیسلامە و عمەری کوڕی عەبدولعەزیزە ڕەحمەتی خوای لێبێ لە وتێکی کورددا پشگیری ئەو پیاوە بەغیرەتە نەترسە دەکات و دەفەرموێت عەلی کوڕی عوسام، دەڵێ، عومەری کوڕی عەبدولعەزیز فەرموویەتی هەر کەس لە خوا بترسێت، خواییش وای لێ دەکات هەموو شتێک لێی بترسێت، و هەر کەسیش لە خوا نەترسێ، خوای گەورە وای لێ دەکات لە هەموو کەس و لە هەموو شتێ بترسێت. ئەگەر هەورێکی ڕەش لەگەڵ ڕەشەبایەکی توند هەڵیکردایە، پێغەمبەرە نازدارەکەمان، صلی اللە علیه و سلم، ڕەنجی تێک دەچوو، ترس ڕووی تێ دەکرد و خەمی لێ دەهات، کاتێ هەورەکان دەبوون بە باران، ئەوجا دڵنیا دەبوو کە خەشم و قین و توڕەیی پەروەردگار نەبووە، گەورە تابعینی لە خوا ترس عطائی کوڕی ابی رباح لە عائشە خاتوونی خێزانی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ی بیستووە کە دەیفەرموو، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم هەر کاتێ هەورێکی ڕەش و باو و باروتە بهاتایە، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ڕەنجی تێک دەچوو، ئۆقرەی لێ دەبڕا و دەهات و دەچوو، بەڵام کە هەر هەورەکە دەبوو بە باران پێغەمبەر صلی الله علیه وسلم هێور دەبیەوە و ڕەنجی دەهاتەوە سەرخۆی کاتێ لە هۆی ئەوەم پرسی لێی لە وەڵامدا فەرمی من لەوە ترسام کە سزا و تووڕەبوونێکی خوا بێت بۆ سەر ئومەتەکەم دابەزی بێت هاوڵانی بەڕێزیش خوان لە ڕازی بێت نسخەیەکی طبق الأصلی پێغەمبەرەکەیان بوون صلی الله علیه وسلم بۆیە ئەوانیش لە کاتی ڕوودانی کارەساتە سروشتیەکاندا ڕەنجیان تێکدەچوو، دەستیان دەکرد بە گریان و لە خوا دەپاڕانەوە کە خەشم و قین و توڕەیی خۆی نەبێت بۆ مرۆڤە سەرکەشە تاوانبارەکان. ثەمامە لە ئەنەسی کوڕی مالیکەوە دەگێڕێتەوە کە فەرموویەتی، من لە ژوورەوە بووم نانم ئەکرد، گوێم لە دەنگێک بوو لە زەویەوە دەرچوو، بە پەلە هاتمە دەرەوە دەبینم زەوی قڵیشێکی گەورەی تێکەوتووە، و لەو لایشەوە هاوەڵانی پێغەمبەرم بینی صلی الله عليه وسلم خوایان لێ ڕازی بێ دەگریان و دوعایان دەکرد تا زەوی هێمن و ساکت بێتەوە هەوڵانی پێغەمبەرمان صلی الله عليه وسلم پێشەوایانی ساڵحان ئەوەندە لە خوا ترساون هەر کە ڕووداوێکی سروشتیان بینی بێت خێرا بەرەو مزگەوت ڕایان کردووە و دەستیان کردووە بە نوێژ و گریاون و قورئان خوێندن و پارانەوە نەوە خەشم و تووڕەیی رب العالمین بێت لە بەندەکان. عوبەیدوڵڵای کوڕی نەزر دەڵێ، باوکم بۆی باس کردم کە لە سەردەمی ئەنەسی کوڕی مالیکدا خوای لێ ڕازی بێت، بە جۆرێک دنیا تاریک بوو کت و مت وەک شەوە زەنگی لێ هات. دەڵێ لە پاش ئەوەی دنیا ڕووناک دەبوویەوە و هاتم بۆ لای ئەنەس و لێم پرسی، ئایا لە سەردەمی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم شتی وا ڕووی داوە؟ لە وەڵامدا ئەویش فەرمووی پەنا بەخوا لەشتیوا ئێمە لەو کاتدا ڕەشەبایەکی توندیش هەڵی بکردایە خێرا بەرەو مزگەوت ڕامان دەکرد پێش بڕچێمان بوو لەوەی چەچێ زووتر خۆی بگاتە مزگەوتەکەمان بەڕێزان و خۆشەویستان و بەڕێزان گوێگرانی ئازیز و خۆشەویست بەم ئەندازەیە هاتی نەکۆتایی ئەڵلقێ و جارشمان تاڵقەی داات و بەخوای گەورەتان دەسپێرین کە سپاردە زایە ناکات وەسەلام و عیکم ڕەحمت اللهی وبرکاته